بەناوی خدای بەخشندە و میهرەبان سوێن بەو فریشتانەی کە گیانی خەڵکی دەچێشن یا بۆ ئەستێرانەی کە لە قوڵایی ئاسماندا دەدرەوشێنەوە و دەسوڕێنەوە سوێن بەو فریشتانەی کە گیانی ئیمانداران دەچێشن بە چالاشی و بێ وچان دەسوڕێنەوە کەس فەرامۆش ناکەن. سوێن بۆ فریشتانەی کە بە گورجی فەرمانی خوددا جێبەجێ دەکەن یا بەو ئەستێرانەی کە لە بۆ شاییدا مەرە دەکەن و دەسوڕێنەوە هەروەها سوێن بۆ فریشتانەی کە ڕۆحی ئیمانداران بەپەلە بە بەهشت شاد دەکەن و ڕۆحی کافرانیش بە دۆ زەخ دەگەێنن هەروەها پێش بڕچێ دەکەن و گورج و گۆڵ و ئامادەن بۆ ئەنجامدانی هەر کارێک پێیان دەستپێردرێت سوێن بۆ فریشتانەی کە بە ویستی خودا کار و فەرمان جێبەجێ دەکەن بە ڕێک و پێچی سوێن بەوانە هەمووی لە ڕۆژێکدا فوو دەکرێت بە سووردا دەست بەجێ زەوی بەتوندی تەکان دەدات و دەکەوێتە لەرزە و ژێرە و ژوور دەبێت دوایی دووبارە فووی پیادا دەکرێتەوە مردووان زیندوو دەکرێنەوە و جیهانی هەمیشەی بەرپا دەبێت لەو ڕۆژەدا دڵانێک بە خێرایی لێدەدەن زۆر دەترسن و زۆر پەرێشانن خاوەنی ئەو دڵانە لە ڕیسوایی و خەجاڵەتی و شەرمەزاریدا چاویان شۆڕە و ڕویان نایەت سەر هەڵببڕن ئەمانە کاتی خۆی دەیان وت باشە ئێمە لەم گۆڕانە دەردەین و زیندوو دەکرینەوە کاتێک بووینە ئێسکی ڕزی و پروتوکا و بەگاڵتە پێکردن و بێ بڕواییەوە دەیان وت ئەگەر وابێت گەڕانەوەیەکی زۆر زیان بەخشە با خوددانەناسان چاک بزانن بەڕاستی ئەو گەڕانەوەیە تەنها یەک تێخوڕینە جا دەستبەجێ هەر هەموو ئەو خەڵکە بێدار دەبنەوە و زیندوو دەبنەوە و لە گۆڕەپانی لێپرسینەوەدا ئامادە دەبن اینجا دێتە سەرباسی سەرگوزەشتەی حەزرەتی موسا و دڵخۆشی پێغەمبەر صڵ الله عليه وسلم دەداتەوە و دەفەرموێت ئایا بەسەرهاتی موسا پێگەیشتووە إذ ناداه ربه بالوادي المقدس طوى کاتێک پەروەردگاری لە دۆڵی توادا بانجی کرد و گفتوگۆی لەگەڵدا کرد و فەرمانی پێدا بچۆ بۆ لای فیرعون چونکە بەڕاستی لە سنوور دەرچووە و ستەمی بێ ئەندازەیە پێی بڵێ باشە ئەوە ناکرێت دڵ و دەروون و کردار و ڕفتارت پاک و جوان و پوختە بێت تا ڕێنمویت بکەم بۆ ناسینی پەروەردگارت تا ترسی سزای ئەو زاتت هەبێت و ستەم نەکەیت دیارە فیرعەون داوای بەڵگەی کردووە ئەویش معجزە گەورەکەی نیشان داوە کە دار عەساکەیە بەڵام بە درۆی زانی و یاخی بوو لەبە دوا پشتی هەڵکرد و کەوتە هەوڵ و تێکۆشان بۆ بەرهەڵستی موسا و دژایەتی ئیمان خەڵکی کۆکردەوە و بەدەنجی بەرزوتی من پەروەردگاری هەرە بەرز و بڵندی ئێوەم ئەوسا خدا دوو چاری سزای قیامەت و دنیای کرد. بەڕاستی ئا لەو بەسەرهاتەدا پەند و ئامۆژگاری هەیە بۆ هەر کەسێک لە خودا بترسێت اینجا دێتە سەرباسی هەندێک لە دروستکراوانی کە بەڵگەن لەسەر دەسەڵات و گەورەی ئەو زاتە باشە آخر زیندووکردنەوەی ئێوە سەختتر و گرانترە یا بەدیهێنانی ئەم ئاسمانە کە هەر خۆی بەرپای کردووە کە پڕە لە ئەستێرە و هەسارەی گەورەی هەمەجۆر هەموو ئەمانەمان دروست کردووە تا ببێتە هۆی ئەوەی کە خۆتان و ماڵاتەکانیشتان سوودی لێوەربگرن جاکاتێک بەڵا گەورەکە پێشهات کە تەنگانە سام ناکەکە ڕوویدا مەبەست ڕۆژی قیامەتە ئەو ڕۆژە ئادەمیزاد دێتەوە یادی کە چی کردووە و چی ئەنجام داوە دۆزەخ نیشان دەدرێت و دەردەخرێت بۆ هەر کەسێک کە بیبینێت جا ئەوەی خوددا نەناس و یاخی و لە سنوور دەرچوو بێت ژیانی دنیای زیاتر لە قیامەت مەبەست بوو بێت ئەوە بێگومان ئەو دۆزەخە جێگەی مانەوە و حەوانەوەیەتی بەڵام ئەوەی لە پایە و شکۆی پەروەردگاری ترسابێت و حسابی بۆ کرد بێت و جڵەوی نەفسی گرتبێتەوە لە هەموو هەوا و هەوەس و ئارەزویەکی نادروست بێگومان هەر بە هەشت جێگەی مانەوە و حەوانەوە و گوزەرانیەتی پرسیارت لێ دەکەن ئەی پێغەمبەر دەربارەی قیامەت کە کەی و چ کاتێک بەرپا دەبێت جا تۆ لە کوێ دەزانیت کەی بەرپا دەبێت تۆ لە کوێ و ئەو باسە لە کوێ بێگومان کۆتایی دنیا و بەرپابوونی قیامەت هەر پەروەردگارت دەیزانێت بێگومان ئەرکی تۆ تەنها بێدارکەرەوەی ئەو کەسانەیە کە لەو ساتە دەترسن ئەو ڕۆژەی کە قیامەت بەرپا دەبێت بێباوەڕان وا دەزانن کە تەنها سەر لە ئێوارەیەک یا سەر لە بەیانیەک درێژەی ژیانی دنیایان بووە